دەنگوباس و بارودۆخ و لێدوان و گفتوگۆکانمان بەداخەوە هەمووی چۆتە سەر باسی دونیا، هەمووی چۆتە سەر خۆدەوڵەمەندکردن و بەرەوپێشچوون لە بواری دونیاداریدا، هەمووی باسی ئەوەیە کە مستەقبەلم بەڵکو ڕوون بێ، بۆ مستەقبەل باشە، بۆ مستەقبەلی مناڵەکانم باشە، بەڵام بیر ناکەینەوە ئەی قەبر مستەقبەل نییە؟ توێکڵێکی دونیا شارەزان، ئیسلام نافەرمێ دنیا تەرک کە، حەقی دونیات نەبێ، بەڵام خەڵکانێک هەن سەتحێکی ئەم دونیایە دەبینن، بەس توێکڵەکەی و زاهیرەکەی دەبینن، بەڵام خوا دەفەرمێ لە قیامەت غافڵ و بێ ئاگان. چ دەردێکی کوشندەیە کە ئەمڕۆ تووشی ئەم ئوممەتی ئیسلامە بووە، ئێمەی موسڵمان بە دەستیەوە دەتلێینەوە، ئەویش دەردی غەفڵەتە. بێ ئاگا بوون لە خوا پەنا بە خوا، بێ ئاگا بوون لە شەریعەتی ئیسلام، بێ ئاگا بوون لەو قەبر و قیامەتەی کە هەموومان سات بە ساتی ژیانمان لێی نزیک دەبینەوە. ئینسان کە دەچێتە خزمەت قورئانی پیرۆز ئەبینێ سێ شت دیاری دەکا قورئان سێ خاڵ دیاری دەکا ئەو سێ خاڵە لە هەر کەسێکا هەبێ پەنا بەخوا مەسیری جەهەنەمە پێش جەهەنەمی قیامەت دڵنیابە ئەم دونیاشی جەهەنەم دەبێ دەبا بچینە خزمەت سورەتی یونس ئایەتی ژمارە هەشت دەفەرمێ ان الذين لا يرجون لقاءنا خوا دەفەرمێ ئەو کەسانەی کەوا بڕوایان وایە نایەنەوە لیقای ئێمە و نایەنەوە ژێر لێپرسینەوە و حسابی ئێمە و ئازانن دنیا هەر ئەم چەند ڕۆژەیە ئەم چەند ساڵەی تەمەنە تێدەپەڕێ و بە مردن کۆتایی بە سیناریۆی ژیان دێ لێپرسینەوەیەک حیسابێک محاسەبەیەک نییە ئەوە خاڵی یەکەم ورضوا بالحیات الدنیا واطمأنوا بها ڕازین بەم ژیانی دنیایە و زۆر دڵیان وابەستەیە پێوەی حسابی ئەوە ناکا کە مردن هەر هەیە حسابی وە ناکە ئەم سەروت و سامانە ڕۆژێ دەستت لێ شلەبێ بە دەستی خاڵی لە کفنێکەوە دەپێچرێی ئەوەیان هەر لەبیر خۆیان بردۆتەوە خاڵی سێیەم، والذین هم عن آیاتنا غافلون، لەو هەموو نیشانە و بەڵگەیەی کە خوا نیشانی ئەم ئینسانەی داوە کە هەرچی شتێک لەمزی بوونەوەرەدا لە زیندەوەرێکی بچووکەوە تاوەکو ئەو ئەستێرانەی پشت سەرمان کە هەر چاو دەیبینێ و بە ملیارەها ملیاری تر هەیە هەر نایبینی هەمووی خوای گەورەت پێ دەناسێنێ کەچی پەنا بەخوا ئینسانی وا هەیە ئەو هەموو ئایات و بەڵگەیە و نیشانەی گەورەی دەسەڵاتی خوا نابینێ گەورەترین ئاشکرابوونی زانستی کە ئەم جومعەیە لەبەر دەستی منایە باسێکە بەس بە وردبوونەوە واللهی لە ئا ئەمەندە ئینسان بەسە بڕوا بەخوا بێنێ بەسە ئینسان ملکەچی خوا بێ ئەویش بریتییە لە تازەترین لێکۆڵینەوە لەسەر شیری دایک لەسەر ئەو مەمکەی کە هەموومانی گۆش کردووە لەسەر ئەو قمە شیرەی کە لە دایکت دێیتە دەرەوە هیچ خواردنێکی ئەم سەر زەوێ نادوانێ دادت بدا ئللە محتاجی بەو تۆزە زژەکە بەو تۆزە شیرە جاران دکتۆرە بەڕێزەکان ئەهلی پسپۆڕی لێکۆڵینەوەی بواری شیری دایک دەیانگوت شیری دایک پێکهاتەکانی دەگۆڕێ و لە گۆڕان و ئاڵوگۆڕدایە جیاواز دەبێ بە پێی تەمەنی مناڵەکە کە تەمەنی مناڵ یەک ڕۆژە ئەو دەقەی لە دایک دەبێ ئەو ژەکە بە هەموو دونیا ناکڕدرێ بەو دڵۆپە شیرەی کە چوە مەعدەی مناڵەکەوە یەکسەر ئەو لەشە دەکرێتەوە هەموو توندو تۆڵ دەبێ هیچ هێزێک نییە لە دونیادا تەعویزی ژەکی مەمکی دایکت بۆ بکاتەوە جارێکی تر بۆیە ئەوەندە تاوانێکی گەورەیە هەر کەسێک ببێتە سەبەبی دابڕینی مناڵێک لە دایکەکەی خوا دەفەرمێت لە ڕەحمی خۆم بێبەشی دەکەم چونکە تەعویزی ئەوە ناکرێتەوە جارێکیکە دەفەرموون زاناکان مناڵ لە تەمەنی یەک ڕۆژیدا دواتر لە هەفتەدا دواتر لە مانگا لە سێ مانگا لە شەش مانگا بە پێی بارودۆخی ئەو مناڵە پێکاتی ئەو شیرە دەگۆڕێ و بە پێی وەرزەکان لە سەرمایەکی بە شیدەتی وەکو ئەمڕۆدا شیری دایک لە هەموو وەختێک گەرمترە کاتێک کە دەچێت چلەی هاوین لە هەموو وەختێ فێنک و ساردترە، بۆی مەعیدەی ئەو مناڵە ئازار نەدا و پێی گەرم بێتەوە یان پێی فێنک بێتەوە. ئەمە هەموومان ڕەنبێ بیستبێتمان، بەڵام ئەوەی کەوا تازەیە و ئێستا ئاشکرا بوو، لە زانکۆی ئێکسترامادورای لە وڵاتی ئیسپانیا، سی ژنیان هێنا کە تازە مناڵیان بووبوو ماوەی بیست و چوار سەعات هەموو سەعاتێ شیریان لێ وەردەگرتن بە ئامێرێک ئەیان کردنە شووشەیەکەوە لە مختبەرا فەحسیان دەکردن کۆ ئەنجامەکە گەیشتنە ئەوەی کە شیری دایک نەک هەر بە پێی تەمەنی مناڵەکە و بە پێی فەسڵەکان و وەرزەکان و سەرما و گەرما دەگۆڕێ بەڵکو سبحان الله سەیریان کرد شیری دایک بە پێی شەو ڕۆژیش دەگۆڕێ ئەو شیرەی لە دایکەکان وەرگیرابوو لەو سی ژنە لە بەیانیاندا لێیان وەرگیرابوو فەحسیان کرد سیر دەکەن ئەو مادەیەی خواتێدا دروست کردووە کە گەشە دەدا بە لەشی مناڵەکە و پێی زیاد دەکا و مناڵەکەی پێ چوست و چالاک و وریا دەبێت کاتێک کە بوو بە هەشتی شەو شیرەکەیان فەحس کردەوە لە هەشتی شەو بۆ هەشتی بەیانی شیرەکە ئەو پێکهاتەی تیا دروست بوو کە مادەی خەولێخەر و مناڵەکە دەکاتە حاڵەتی خەوە و بەنجی دەکا سبحان اللە لە بەیانیاندا مناڵ پێویستی بە گەشە هەیە شیرەکە ئەو مادەی تێدا بوو کە مناڵ گەشەی پێ دەکا کە بوو بە هەشتی شەو ئوتوماتیکی ئەو شیرە ئەو پێکهاتەی تێدا بوو لە سەتا نەوەتی بوو بەو پێکهاتەی کە مناڵ خەو لێ دەخا بۆی شەو مناڵەکە ئیسراحەتی هەبێ سبحان اللە لە گەورەیی خوا هەر ئەو دایکەیە هەر ئەو شیرەیە هەر ئەو خۆراکەی خواردووە باشە مەمکێت علمی بەوە هەیە شەوەیان ڕۆژە ئەو دەمارە ئەزانە شەو ڕۆژ کامەیە ئایا بەس ئەمە بەڵگە نییە لەسەر ئەوەی کە خوایەکی تاک و تەنها هەیە هەر بەم نیشانەیە بڕوابێنی بڵێی لا ئیلاهە ئیلا اللە بڕوا بێنی بڵێی وە محمد رسول اللە پەیامی ئەو خوایە ئەو پێغەمبەرە ڕاستگۆیە گەیاندی خوایە وا هاتمە سەر دینەکەت و ڕێبازی پێغەمبەرەکەت بۆیە دکتۆرەکان داوایان کرد وتیان داوامان لە ژنان ئەوەیە کە وەختی شیردان هات تاخیری مەکەن ئا ئەو دکتۆرانە لە وڵاتی ئیسپانیا وایان گوت ئەوە تقریبا مانگێ لەمەوبەر داوایان کرد ئەی دایک ئەگەر شیر هاتە مەمکتەوە هی ئەم سعاتە مەخە سعاتێکی کە چونکە ئەو سعاتە خوا بۆ ئەو منداڵی دیاری کردووە سعاتی دووەم ئیسفادەی لێ نابینێ ئەها لە کوردەواری خۆماندا دایکی بەڕەحم هەیە کە مناڵەکەی برسی بۆ شیر بە مەمکی هاتۆتە خوارەوە ئینزارە ئەو مناڵە لەم دەقەدا پێویستی بەوەیە بۆیە دەفەرموون ئێواران شیری خۆتان خاڵی کەنەوانێ پێش مەغریب بۆوەی کە لە شەوان مادەی خەو بچێتەوە ناو مەمکەکەوە سبحان اللە لە گەورەی و عەزەمەتی خوا والذین هم عن آیاتنا غافلون ئەو کەسانەی کە ڕۆژێ لە ڕۆژان بیر لە گەورەی و دەسەڵاتێکی خوا ناکەنەوە بڵێن خوایە هاوار بۆ تۆ خوایە سبحان اللە پاشی و عەزەمەتی و بێگەردی هەر بۆ تۆیە ئەی دروستکەر ئەی خالق ئەی ڕەزاق ئەی ئەو کەسەی دەژێنی و دەمرێنی ئەگەر کەسێ ئاوای نەگوت، ئولائیک مەواهم النار بما کانوا یکسبون، ئا ئەوانە جێگایان ئاگری جەهەنەمە. ئەوە هەڕەشە و عەزابی خوایە بۆ بێدینەکان، مژدەشە بۆ تۆی ئیماندار، بۆ ئێمەی ئیماندار ان شاء اللە خوا لە ئەهلی ئیمان قبوڵمان دەکا. مادام بڕوات بوایە کە دەچیەوە حزوری خوا، دەست بۆ شتەکە دەبەی دەڵێی قیامەت هەیە. مادام بڕوات هەیە ژیان هەر ئەم ژیانەی دونیا نیە و قیامەتێک هەیە دەست بە باخەڵی خۆتا دەکەی دەبەخشی و باخەڵی خەڵک نابڕی دەڵێی قیامەت هەیە مادام هەر کە ئا ئەوانە نمونەیەکن لە گەورەی و دەسەڵاتی خوا بۆ باس کرا موسوڵکە بە لەشتا دێ پێچەوانەی ئاەتەکە ئیشەڵڵە تۆ جێگات بەهەش دەبێ دڵت خۆش بێ بە دینەکە خۆشەویستانم دەردی غەفڵەت باس دەکەین بۆیە ئێمەی مسوڵمان زەرورە لە هەموو وەختێکا ئەو خوایەمان لە بیر بێ زۆر دەبیستین کەسێک کە دەچی بۆ لای نەخۆشە و ئازار زۆری بۆ هێناوە ها چۆن هاوار دەکا یا ئەڵڵا فریام کەوی شیفام بۆ بنێری زۆر کەس دەبینی کە تووشی تەنگ و چەڵەمە و ناخۆشی و ناڕەحەتیەک بۆ هاواری بەخوا نەبێ ناگەڵە خوایە ئەمجارەش ڕزگارم کەی کاتێک کابرا لە سەیارەدایە و خەریکە وەردەگەڕێ و لە دەستی وەرگرتووە چۆن هاوار دەکا یا اللە، چۆن هاوار بۆ خوا دەبا. زۆر کەس کە دەبینی تووشی هەژاری و دەستکورتی بووە و ژیانی تەنگی پێ هەڵچنراوە، دەڵێ خوایە ئەمجارەش دەرگای ڕزقێکم لێ بکەیەوە لە قەرزاری ڕزگارم کەی. بەڵام با هەر وا نەبین. با لە کاتی لەشساغیدا، با لە کاتی خۆشیدا، با لە کاتێکا گیرفانت پڕە و مەتبەخت گەرمە و سفرەت ڕازاوەیە، با لەو کاتەدانەدا کە هیچ عەیبت نییە، ئا لەو کاتەشدا هاوار کەی یا اللە. خوا ڕۆژانە چەند نموونەمان نیشان دەدا ئەی ئینسان زۆر جار بە خۆشییەکانی ژوان مەخەڵەتێ، ژیان گەلێ خۆشی تێدایە، لەو کاتەدا خوا لەبیر نەچێتەوە، چونکە تەبیعەتی ئینسان، سروشتی ئینسان وایە، هەر کە لە خۆوە تووشی خۆشییەک بوو، پەنا بە خوا خالقی لەبیر دەچێتەوە. بۆیە جار جارە خوا نموونەیەک نیشانی ئێمە دەدا کە ڕامان دەسڵەکێنێ. بیست و هەشت ی یەکی دوو هەزار و یانزە، ئەو هەفتەی ڕابردوو، ڕووداوێکی هاتوچۆ بەداخەوە ڕوویدا کۆمەڵە خەڵکێکی تێدا بوونە قوربانی دوو تەکسی، تەکسییەک لە سورعەتی خۆیدا لە سایدی ئەم بەر لای چەمچەماڵ و تەشیە پەڕیبۆوە سایدی ئەو بەر، لەو بەریش لە تەکسییەکیدا و هەردووکیان چوونە ژێر لۆرییەکەوە. دەقەی یەکەم پێنج کەسی تێدا گیانیان لەدەستدا، یەکیان مناڵێکی ساوای بەر مەمکان بوو فەقیرە، ئەوەی تریشیان پێنجیان بە خەستی بریندارن و هێشتا لە خەستەخانەن. ئەمە تا ئێرە ڕۆژانە ئەمە دەبیستین. خوای گەورە لێیان خۆش بێ و شیفایان بدا و ڕەحم بە کەسوکاریشیان بکات چ حادسەیەکی گەورەیە پێنج جەنازە تۆ لە یەک دەقا تەسلیم کەی هی شارۆچکەیەک و مەنتیقەیەک ئەوەی جێگای سەرنجە و هەموومان دادەچڵەکێنێ ئەم سارانە بەرەو کوێ ڕۆیشتوون بووک و زاوایەک لە ساڵۆنە چاوەڕێ دەکەن ئەم خەڵکە بچێت بە دوویاندا و بووک بگوازنەوە نان ئامادە کراوە لە ماڵی کوڕە و میوان و پیاوە ڕیش سپیان و ماقوڵانیش وا هەندێکیان دانیشتوون. بەڵام وەختێک کە ئەم حادیسە ڕوو دەدا سارەیەک بە کزۆڵی دەچێ بۆ ساڵۆنەکە بە بووک دەڵێ زەحمەت نەبێ خوشکم وەرە دەرەوە بتبەینەوە بۆ ماڵی باوکت. بەو عەزی ساڵۆنەی کە بە حیساب بۆ بووک دەگوازرایەوە بە دڵی شکاوەوە کچ دەبەنەوە بۆ ماڵی باوکی. تازە بوو گواستنەوە تێکچوو. هەر لەو دەقەیەدا زاوا کە ئەمە دەبیستێت، دەستەوە بە جێ جەڵدە لێیدا، شەوی لێ ئەچێتە پنانگوێیەوە. جەڵدەیەکی وا لێی داوە، دکتۆرەکانیش ئێستا لە خەستخانە بوویان، مەعلوم نابێت ئەمە چی لێ بکەن، مەعیدەی کەپس بوو بە یەکەوە. هیچ ئاوی مقەتەریش ناچێتە خوارەوە بە دەمارەکانیدا. سەیرکە لەو کاتەدا کە ئینسان جاری وا هەیە لە خۆشیدا لە شاییدا ها هیوایە چ دەکا ڕەقس و سەمای دونیا دەکا هەر نازانێ نەعوذ باللە بێ شەرعی چییە ڕەشبەڵەک چییە بێ ئەمری خوا چییە لەو وەختەیە خوات لەبیر بێ ئەها بووک گەڕایەوە بۆ ماڵی باوکی بە جلی ساڵۆنەکەیەوە نەگوازرایەوە زاواش لە جیاتی لەسەر تەختی نووستنی زاواتی بە ئێستا لەسەر تەختی نەخۆشخانە کەوتووە و عیلاجیشی ناکرێ هەموو دەقەیەک خوات لەبیر بێ هەر لەسەر قەبران مەڵێ یا اللە هەیە لەسەر قەبرانیش ناڵێ یا اللە قەسەم بەخوا بەو چاوانەی خۆم بینیومە جەنازە هەبوو هەموو عالم بۆی گریاوە کابرای مەسول قا قا پێکەنیوە لەوێ قاقای لێداوە ئەوە هەموو عالم ئاوڕی بۆ داوەتەوە چونکە غافڵە غافڵە لەوەی کە ئەمەش کاکە خۆ مەسیری تۆیە تۆش دەچێ ئاو چاڵە و ئا ئاو گڵت بەسەرەکەن و دادەپەستنەوە و هاوارت بەخوا نەبێ ناگا کە دڵ ڕەق بوو ئەوە خەتەرە مانگی نۆی دوو هەزار و دە بوو کچ و کوڕێک کاتێک کە زەواجیان کرد یەکیان نفوسی ئەم نفوسی پیرەمەگرونی ئێرە بوو یەکیان بازیان بوو کوڕەکە هاتبوو لێرە نفوسەکەی خۆی بۆ لای حاکم بەرێوانی تەواو کرد بوو کارە قانونیەکانی بە کچەکە وتبووی هەر خێرا با بڕێن فریای بازیانیش کەوین و ئەمڕۆ فریای حاکمیش کەوینەوە لەو لای تاسوجە وەرگەڕان دەستەوە بە جێبووکەکەم مرد کوڕەکەش تا ئێستا لە نەخۆشخانەیە وإنا الی ربنا لمنقلبون سوپاسی خوا بکە کە ئاوەی بۆ مسەخەر کردووی ئەو عیلمەی داهێنا و ئەو ئامێرەی لە خزمەتت دایە و بیری قیامەتیشت بێ بڵێ خوایە بۆ لای تۆ دەگەڕێمەوە چ دەرسێکی جوانە کە بیری قیامەتت بوو سەرکەش نابی هەڕەشە ناکەی لەسەر ژیانی خەڵک جادەکە بە هەر هی خۆت نازانی مافی خەڵکیش دەبینی چونکە دەزانی خوایە بۆ لای تۆ دەگەڕێمەوە ئەڵڵاه ئیسلام چ حەزارەتێکە چ پێشکەوتنێکە چ بەختەوەریەکە بۆ مرۆڤ بۆیە لە قورئانی پیرۆزدا کە سەیری زنجیرەی قورئانەکە دەکەی کە چوونەوە ماڵەوە یان لە مزگەوتشی دەتوانی سەیری کەی لاپەڕەکانی قورئان بەشی دواوەی جوزئی عەمە سێ سوڕەت بەسەر یەکەوە هاتوون سوڕەتێک ناوی سوڕەتی التکاثرە دوای ئەوە سوڕەتی عەصر ئینجا سوڕەتی هومەزە سوڕەتی عەصر ان الانسان لفی خسر کەوتوەتە نێوان هەردووکیانەوە وەڵاهی ئەم قورئانە هەموو وشەیەکی موعجیزەیە حەتا تەرتیبی سوڕەتەکانی موعجیزەیە الهاکم التکاثر حەتا زرتم المقابر مناڵانیش لەبەریانە خوا دەفەرمێ کۆکردنەوەی سەروەت و سامان و پێکهێنانی خانووی بەرز و سارەی ئاخر مۆدیل و دینار و دۆلار و زێڕ و ئاڵتون سەرتان قاڵ دەکا و قیامەتتان لەبیر دەباتەوە حەتا وەختی ئەزانیە چێ چاڵی قەبرەکەوە لە سوڕەتی هومەزەشا دەفەرمێ ویل لکل همزە لمزە الذی جمع مالا وعددە ئەو کەسەی کە هەر پارە دەژمێرێ هەر لاسیکی لێ دەدا هەر سەفتەی دەکا ئەمە قەی ناکا ئەگەر بە حەڵاڵی بێ بەڵام ئەوە خراپە یحسب ان ماله اخلدە وا دەزانێ ئەم پارانە لە مردن ڕزگاری دەکا وا دەزانە کە پارەی هەبوو مردن زەفەری پێ نابا هەتا هەتایە دەمێنێتەوە ئا ئەمە خراپە ئەینا قەت ئیسلام ناڵە پارە پەیدا مەکە پارە خۆتی پێ دەژی و وەیارمەتی دەیان بێ ئەنواشی پێ دەدەی بەس ئەوە خراپە وا بزانی کە پارەت هەبوو نامری ئەوە ماڵوێرانیە لە بینی ئەو دوو سوڕەتەدا خوا دەفەرمێ ئین الانسان لەفی خسر ئینسان بە ئا ئەمە خەسارەتمەندە وا ئەزانێ حتا خانووی زۆرتری هەبێ و سارەی باشتری هەبێ و پارەی زۆرتری هەبێ نامرێ و هیچی لێ نایە ئا ئەوە خەسارەتمەندی دەکا بەڵام بە چی ڕزگار دەبێت بە ئیمان الا الذین آمنوا ئیمانێکی پاک و خاوێن بەخوای خۆت وعملوا الصالحات کردەوەی جوان کە بەرهەمی ئیمانە وتواصوا بالحق ملکەچ بوون بۆ حەق بەڵام حەق بەداخەوە هەموومان دەڵین حەق وەڵای بەڵام وابزانم هەر لەبەر بێدەسەڵاتێک حەق دەپەرستین کە حەقمان دەوێ گرنگەوەیە لە دەسەڵاتە حەق بناسی پاشا جۆرجی پێنجەم مەلیکی بەریتانیا جۆرجی پێنجەم ئەڵێ لەسەر سفرەی شاهانە پرسیارێکی کرد لە دام و دەزگا و ماڵ و منداڵ و کەسوکارەکەی خۆی وتی هەر کەسێ ئەمە بزانێ خەڵاتی یەکەم وتیان پرسیارەکەت چییە وتی ئەو شتە چییە هەموو کەس داوای دەکا کەسیش پێ ڕازی نییە هەموو کەس بەدوایە وێڵە و داوای دەکات دەڵێ هەبێ کەچی کە دەستیش کەوت کەس پێ ڕازی نییە کەس نەیزانی کچەزایەکی کچی کوڕەکەی وتی باپیرە ئەو شتە حەقە هەموو کەس دەڵێ خۆزگە حەق هەبێ بەڵام کە زانی زەرەری پێ دەگا بە حەقەکە ڕازی نییە هەموو کەس دەڵێ بەخوا حەق چاکە کەچی کە دەچێتەوەی لە میراتا خوشکەکەی بەشی هەبێ دەڵێ بەو خوا بەشی نادەم ئەو حەقم ناوێ هەموو کەس دەڵێ حەق شتی چاکە کەچی کە چوە سەر مێزی دەسەڵات ئەوجا حەق ناناسێ ئاوە مشکیلەیە خوا دەفەرمێ حەق بناسە دنیا بە حەق ڕاوەستاوە وە تەواسەو بی سەبری ئارام و سەبرت هەبێ گرەوی ژیان دەبەیەوە خەسارەت مەند نابی ئەی ناخوا نەبێ خەسارەت مەند دەبی یەکیش تر لەو شتانەی کە ڕۆژانە بە چاوی خۆمان دەبینین و هەمووانی غافڵ کردووە لەو خوایە لەو قیامەتە بەنا بەخوا پارەیە پارە پارە بۆتە هەموو شتێک، هەموو دەنگ و باسێک، هەموو وەسائیلێک بۆی بەکار دەهێندرێ. ئێوەی موسڵمان و ئەهلی مزگەوت نەبێ خەڵکانێک هەیە بیر لەوە ناکاتەوە چۆن پەیدای دەکا. گرنگ ئەوەیە پەیای کا، ئیتر حەڵاڵە یان حەرامە، الحمدللە ئەم ئەهلی مزگەوتە ماوەتەوە کە ئەوە دەزانێ. ئەی ناوەی کە لە مزگەوت پەروەردە نەبووە نازانێ شتێک هەیە ناوی حەڵاڵە و حەرامە. ئەڵێ گرنگ ئەوەیە قاسەت پڕ بێ و کاسەت ڕەنگین بێ. بەڵام وەڵڵاهی پارەش هەموو شتێک نییە. مەبە بە عەبدی دینار، تەعیسە عەبدودینار. بڕوخێ، خوا دەفەرمێت، لە ناوچەی ئەو کەسەی بوو بە عەبدی دینار، وا ئەزانێت دینار، پارە هەموو شتێک دەکا، وەڵڵە پارە هەموو شتێک ناکا، هەر نموونەی سادە عەرزی جەنابتان کەم و با بیری لێ بکەینەوە، پارە دەتوانێ سەعاتێکی پێ بکڕی، باشترین سەعات و کاتژمێر دەتوانی بکڕی، بەڵام وەڵڵاهی ناتوانی یەک دەقە بکڕی، ئەها جا ئێوە پێویستیت بە یەک دەقەیە، کەچی ئەو دەقەیە ناکڕدرێ، پارە دەتوانی سیسەم و دۆشەکی نەرم و گەرمی پێ بکڕی بۆ خەوتن بەڵام وەڵاهی ناتوانی یەک سەعات خەوی پێ بکڕی کوڕە بڵێ یەک دەقە خەوی پێ بکڕی هیوا هەیە دەوڵەمەندە لەسەر سیستمەکەی ئا ئەوەندەی سفنجەکە بەرز بۆتەوە بەڵام ئەڵێ خۆزگە سەعاتێ خەوم لێ بکەوتایە بە دەرزیش خەوی لێ ناکەوێ ها پارە ناتوانێ خەوەکەت بۆ بکڕێ پارە دەتوانێ کتێبت بۆ بکڕێ بەڵام ناتوانێ زیرەکیت پێ ببەخشێ هیوا هەیە مەکتەبەی زۆر گەورەی هەیە بەڵام زیرەک نیە هیواشە کوڕە فەقیرە هیچی نیە و کەچی زیرەکە ناتوانێ زیرەکیت پێ ببەخشێ پارە دەتوانێت دەرمان و دکتۆری دنیا لێ کۆبکاتەوە بەڵام سبحان الله ناتوانێ شیفات پێ ببەخشێ هیوا هەیە بە پارە بێ ئەبێ نەخۆشی لاشەی نەناسێ چونکە دەستی بە هەموو دونیا دەگا بە هەموو گەورە دکتۆرانی دونیا دەگا و کام دەرمانەی گران بەهایە دەتوانێ لەبەر دەستی دابێ کەچی هەمووشی بەکار دێنێ سبحان اللە خوا شیفای نادا وەی پێت بسەلمێنێ وا مەزانە پارە هەموو شتێک دەکا ئەبێ هەر بگەڕێیەوە لای خوا هەشە بە لەفت پاڕەسۆڵ فەقیرەکە چاک دەبێ وەی خوا بۆی بسەلمێنێ کە پارە نیە شیفای خوا هەیە خوێن دەکڕدرێ بە پارە، نەخۆشێک ساڵی ڕابردوو لە سلێمانی ئاگادار بووم بیست و سێ بتڵ خوێنیان تێکرد کەچی هەر مرد، بە پارە دەتوانی خوێن بکڕی بە سەد بتڵ خوێن بکڕی کەچی ناتوانی ژیان و ڕوحی ئینسان بکڕی. بە پارە خۆراک دەکڕدرێ بەڵام ئیشتیا بۆ خواردنەکە ناکڕێ دڵت بۆی ناچێ، جاری وا بە پارە ئەو هەموو خواردنەیان لێ کۆکردوویتەوە ئەڵێی خۆزگە بۆم بخورایەوە دڵم بۆی بچوایە، هەر نەخۆشی وایە چاوی بە خواردنەکە کەوت بێزی لێ دەکاتەوە، خۆ بە پارە کڕدراویشە کەچی ئیشتیاکە ناکڕدرێ بە پارە ناسیاوی زۆر پەیدا دەکرێ دەتوانی بە یەک ژەم دەعوەت هەزار کەس دۆستت ناسیاوت بێ بەڵام دۆستی ڕاستەقینە بە پارە ناکڕدرێ هەر ئەوانە کە دۆستی ڕاستەقینن کە لەبەر خاتری خوا بەبێ بەرژەوەندی دنیایی لە ماڵەوە دوعا دەکا ئەڵێ یا ڕەبی خوا ڕەحم بە فڵان کەس بکەی و ئاگاداری فڵان کەس بی فڵان کەس هەر ئاگاشی لێ نییە بەس لەبەر خوا خۆشی دەوێ هەموو سەروەتی دونیا ناتوانێت دۆستێکی ڕاستەقینەت بۆ پەیداکە کە لە تەنگانەدا فریات کەوێ بەڵام ناسیاوی زۆرت بۆ پەیدا دەکا کە لە تەنگانەدا پشتت تێدەکەن و ناتناسنەوە جارێکی تر دۆستی سەر سینین پارە دەتوانێت خۆشیت بداتێ باشترین خۆراک بخۆی باشترین سارە لێخڕی جوانترین خانوو تەبێ بەڵام دڵنیا بە پارە ناتوانێت دڵخۆشیت بداتێ چونکە خۆشی لەگەڵ دڵخۆشی دوشتی لێک جیاوازن وتم ئەزانی هی چیە؟ وتی نەوەڵا. وتم قەت سوزدەیەکت بۆ خوا بردووە؟ وتی نەوەڵای تا ئێستا نوێژێکم نەکردووە. وتم دەی وەڵڵاهی ئەوەیە وەرە تۆبە بکە وەرە بگەڕێوە بۆ لای خوا بەیانییەک نیوەشەوێک هەستە دەستنوێژێکی پوخت بگرە و بچۆ سەر ئەو بەرماڵە و دووجا فرمێسک بڕێژە و لە خوا وەپاڕێ بزانە چۆن دەروونت ئاسوودە دەبێ وتی تۆ بڵێ بەوە ئاسوودە بێ وتم وەڵڵاهی دڵنیابە تۆ لە دانیمارکێکە ئەڵێی دەڵێی بەهەشتە سوێندی خوا وتی وەڵڵاهی دەقەیەک دڵم خۆش نەبووە کەواتە پارە ئەتوانێ خۆشیەکانت بداتێ بەڵام وەڵڵاهی هەر خوایە دەتوانێ دڵ خۆشت کا پارە هەموو شتێک نیە خوات لەبیر بێ پارە خوا لەبیر نەباتەوە زۆر کەس هەیە پارە خوای لەبیر بردەوە پەنا بەخوا بەڵام خوا ئەو نمونانەمان نیشان دەدا بۆیە زۆر جار نەخۆشیەکەت بە پارە شیفای نایە بە دەرمان شیفای نایە خوا ڕقی لێت نییە بە ئاگات دێنێتەوە ئەینا دڵنیابن ئەگەر هەموو شتێ جێی خۆی بگرتایە خوامان لەبیر دەچۆوە خوا بە ئاگات دێنێتەوە ئەی ئینسان غافڵ مەبە غافڵ مەبە کۆتایی وشەکانم بەوە دێنم غەفڵەتێکی زۆر سامناک هەیە کە ئەویش غەفڵەتی کاربەدەستە من و تۆگە غافڵ بین هەر ماڵی خۆمان وێران دەکەین بەڵام کاتێ لە سەیارەیەکە بیست و یەک نەفەری تێدایە ساحەبی پاسەکە سایەقەکە خەوی لێکەوت یان سەرخۆش بوو بە غەفڵەتی ئەو هەر بیست و یەکەکەی تێدا دەچێ زۆر خەتەرە سەرۆکی وڵاتیش کاربەدەستی وڵاتیش لە هەر شوێنێکا بێ شۆفێری ئەو سارەیە کە ئەو میلەتەی تێدایە ئەم وڵاتە کەشتیەکە سارەیەکە و شۆفێرەکەی ئەبێ بە ئاگا بێ و غافڵ نەبێ غافڵ نەبێ لە خوا غافڵ نەبێ لە میلەتەکە ئەبینی ڕۆژانە ئەوە جەوێک دەستی پێکردوە لە وڵاتی عەرەبیەوە ئەوە ئەمڕۆ لەوانەیە تونس میسر یەکجاری کۆتایی پێ بێ وەکو تونسمان بینی ئەوە لە یەمەنیش سەری هەڵدا بەیانی لە سوریاش سەر هەڵدەدا ئەمە هەموو ئامۆژگاری کاربەدەستان و مەسئولین دەکات بە ئاگا وەرەوە خوا دەفەرمێت لا تحسبن الذين يفرحون بما اتوا با دڵخۆش وا مەزانە ئەو کەسەی ئەو کاربەدەست و مەسئولەی کەوا دڵخۆشە بەوەی کە هەیەتی پلەیەکی هەیە وائەزانێ ئیتر کەس لەم سەر دنیایە نیە واللە هی وایە تڕە مەسئولیەتێکی هەیە کە دەڕوا بەسەر زەویدا لوتی ئەوەندە لە حەوایە پێ عەیبە سەلام لە خەڵک بکا واللە هەیە بە خزمی خۆی شاید حاڵ هەیە لەو سەرجادانە لەو دیانە توشی بووە هەتا دوێنێ پێشمەرگە بووە لەگەڵیا خۆی لەسەر بەکوشداوە لە ماڵی ئەو نانی خواردووە ئەو مۆنیکایەکی پێ بۆ بە تەنیشتی هاتووە حیماکەی وتێتی کاک فڵان کەس ئەوە فڵان کەسە کۆرە دەلای بەو شێت و شورە بۆی ڕامەگرە نەیکردوەو حەزدەکا هەموو عالەم بڵێن جەنابت ئەگەر نەبویایە من ئێمە دەمردین ئێمە هەموو تێدا دەچوین ئەگەر تۆ نەبویایە واش دەزانێت کەوانیە فلا تحسبنهم بمفازة من العذاب خوا دەفەرمێ وا مەزانن لە عەزاب ڕزگاریان دەبێ جا عەزاب مەبەست لە دنیایە بە بەڵگەی ئەوەی ولهم عذاب ئەلیم لە قیامەتە عەزابی بە شیدەتیان هەیە عەزابی یەکەم مەبەستی دنیایە هەر لە دنیادا خوا ڕیسوایان دەکا ئەوانە نابینی چۆن ڕیسوا بوون ئەوانە غەفڵەت گرتنی وایان دەزانین لە دەستیان ناچێ یان میلەت خەڵەتاندنی ان فرعون وهامان وجنودهما کانو خاطیین فرعون بۆ خۆی وەزیرەکانی وەکو هامان و میللەتە چەپڵە لێدەرەکە ڕۆژنامەنووسەکە نووسەرەکە کە بە باڵایان هەڵدەدا کە پێی ناڵێت جەناب تۆ خراپی بەوە کاربەدەستی سەر و مل هوڕ دەبێ کە لە خوارەوە هەر تەقریری باشی بۆ دەچێڵە قوربان ئەو عالەمە هەمووی ڕازیە خۆ کەس لە هیچی کەم نییە وڵاتی محەممەدی مەهدی و شامی شەریفە پێناڵێ ئەو خەڵکە لە خوارەوە هەر مرد، لە برسانا، لە سەرمانا، لە زەقیەتا، لە ناڕەزاییدا، لە ناتەعین بووندا، لە فەرق و جیاوازیدا، لە گەندەڵی ئیداریدا، لە جیاوازی پۆست و پلە و پایەی نێوان خەڵکدا، لەوەی کوڕی فەقیر ئەچێتە ناخی زەوێ و کوڕی دەوڵەمەند ئەچێتە سورەیا، ئەوەی پێناڵێن ئەوەش ماڵی وێران دەکا، یان ئەبینێ لە هەڵبژاردنێکی تەزویرا لە سەتا نەوەتی دەنگەکان دێنێ، حوسنی موبارەک لە هەڵبژاردنەکانی پێشوودا لە سەتا نەوەتی خەڵکی هێنابوو، کەچی لە سەتا نۆشی لەگەڵ نیە. ئەو هەڵبژاردنانە بۆیە هەڵبژاردن دایمە لە وڵاتە ئەبێ ڕاستەقینە بێ بۆی سەنگی مەحەقی بۆ دەرکەوێ چەند کەس بدڵسۆزی لەگەڵیەتی نەک لە ترسانا و لە تەزویراتا لەگەڵی بێ ئا ئەوانەش ئەوە پێمان سەلما من حەز دەکەم بە ئاشکرا ئەوە بڵێم خەڵکێک هەبوو لەم کوردستانە نوێژی نەدەکرد ئەیگوت چونکە ئەو وڵاتە عەرەبیانە موسڵمانن ئەنفالی کوردیان کرد بەڵام ئێستا بە چاوی خۆتان دەیبینن وڵاتێک تاکە وڵاتێکی سەر ئەم زەویە کە لەسەر حسنی مبارەک و جەماعەتەکەی و لەسەر ئەوانە نەک هەر موسڵمان نین ئەوانە پیاوی جوولەکەن و پیاوی ئیسرائیلن بۆیە لەسەریان بەجوابە بەڵام ئەمریکا عاقڵە ئەمریکا سیاسەتی دەوڵەتی هەیە ئەمریکا دەڵێ هەتا دەسەڵاتت هەیە دۆستمی بۆیە کەس لەم کوردانەی خۆشمان بە پشتیوانی ئەمریکا هەڵنەخەڵەتێ حسنی مبارەک یەکەم دۆستی ئەمریکا بوو بن علی یەکەم دۆستی ئەمریکا و پاریس بوو کە لێی قەوماوەتی ئینی بەری ئومین کە لێت بێبەریم بوڵە کورسەکەت بەجێ بێڵە بە شەعبی خۆت دڵخۆش بە. وەڵاهی ئەوەی بۆ ئەم ئەمریکیانە کرا لەلایەن ئەم سەرکردە کوردانەوە بۆ ئەو ژن و پیرە ژنانەی کە دەنگیان پێدا بکرایە ئێستا وارد بارودۆخی وڵات شتێکی کە دەبوو ئەوەی کە دەعوەتی ئەم سەرکردانەی وڵاتان دەکەن و فەڕشی سوور ڕادەخرێ لە سەلاحەدین و لە قەڵاچوالان و لە دووکان وەڵاهی بدرا بە ئەو فەقیرە هەژارە ئێستا حاڵی ئەمانەی خۆشمان باشتر دەبوو ئێستا بیست و چوار سەعات کارەبامان دەبوو ئێستا من ناڵم هەر مەسولین لەسەرەوە هیچ سەرف ناکەن وەڵا پارەی زۆر سەرف دەکرێت بەس غافڵن لە خوارەوە غافڵن لە خوارەوە بەڕێزەکان ئەستا شارۆچکەیەکی وەکو پیرەمەگرون وەرە بە ناویا بگەڕێ نازانی ئەرێ شارە شارۆچکەیە لادێیە ئەرێ چی ناو دەنێ وەرە پێم بڵێ کەچی کاتێک کە لەگەڵ بەرپرسانیشا قسە دەکەین دەڵێ کاکە ئەوەندە ملیۆن دۆلاری بۆ سەرف کراوە یعنی ئەگە بەس گەڵاکان ئەوا بڵاو کەینەوە ئەو سەد سەد دۆلاریانە ڕاکە هەموو پیرەمەگرون دادەپۆشێ خۆ لە حکومەتە هاتووە بەڵام لێرە سەرف نەکراوە ئەمە حەقوا لێپرسینەوەی لەسەر بکرێ ئێ باشە هەموو پڕۆژە و تەندەرە بۆ هیچ نابینم تۆ دڵی سەرف کراوە بە پارە بەڵام من هیچ نابینم من هەر لە قوڕام هەر زیاتر لۆ دەچم معقولە جوتێ جزمە چل و پێنج هەزاری لەسەر بخورێ واللهی کابرایەک تەلەفۆنی بۆ کردم ساڵی پار بوو پیاوێکی بە ویژدانی مسلمان وتی مقاولێک تەلەفۆنی بۆ کردم وتوێتی ئەشیای کارەباییم دەوێ بڕۆ پانکەم بۆ بکڕە پانکەیەکی عادی کە بە بیست و پێنج دۆلارە وتومە ئەی لە تەندەرەکە چۆنە وتوێتی وەڵا نوسراوە کامەی ئەسڵە بۆ ڕەوزەی منداڵانە بیکڕەوە ڕەوزەی مناڵانی ساوا بە حەفتا و پێنج دۆلارە ئەسڵەکەی بەڵام تۆ بیست و پێنج دۆلاریەکەم بۆ بکڕە وتم ئاخر دوایی ئەگەر بۆت هێنامەوە من نامەوێتە ون نانا وتی خەمن نەبێ پێنج دۆلاریشم بۆ مهندیسەکە لەگەڵ حرمەتم بۆ مهندیسان داناوە بە سی دۆلار لەسەر من کۆتایی پێدێ خوایە کڕ ڕۆژێ دوای تەسلیم کردنەکەی دەسووتا مناڵەکە لەوێ ئەپسووتێ مشکلەی نیە بەڵام ئەو چل دۆلاری لێ دەدزێ چل و پێنج دۆلاری لە پانکەیەک دەدزێ هێشتا کە حکومەت بۆشی داناوە خۆ خێری لێ دەکا دەی باشە ئێمە کەسێکمان بینی لەم وڵاتەدا لەسەر ئەوەی بڵێن خەڵکینە لەسەر تەلەفیزۆن ئەم مەسئولە دزی کردووە ئەم قاولە غەشی کردووە بێنن سی ساڵی بە تەنگە دادەن و بیکەنە زیندانەوە یان کۆمپانیاکەی لێ بستێنەوە یەک زەلامی واتان بینیوە هەر یەک زەلام پێ بڵێن ئینا خۆ حکومەت لە بودجەیا پیرەمەگرونیش وەکو شوێنەکانی کە پارەی بۆ سەرف کراوە کەچی تۆ هەر لە قوڕا دەچەقی ئەم پارەیە دەخورێ ئەمە دەستی کۆمەڵە خەڵکی لە پشتەوەیە هەمویان تەش و بوشی دەکەن و کەس نازانێت چی لێدێ و دەخورێ کەواتە کاربەدەستانی سەرو بێ ئاگان وەڵاهی ئێمە نە لەگەڵ هیچ حیزبێکین وەن لە هەموو کەس پەرۆشی ئەمنی ئەم کوردستانین ئەم کوردستانە ساحەیەکە ئێمە لە کەسی قبول ناکەین ئەم ساحەیە تێکدا بۆت هەیە یاری تێدا بکەی هەر حیزبێک دێ چێ دەیەوێت تۆپەکە لە قاچیا بێ یاری خۆی تێدا بکا مافی ڕەوای خۆتە سیاسەت یاری دوو گۆڵیە تۆ بۆت هەیە یاری بکەی و تۆپ لە ژێر قاچی بەرامبەرەکەت دەرێنی بەڵام بە هیچ کەسێ ڕەوا نابندرێ عەمودەکانی دەرێنێ هێڵەکانی گەچەکە ڕەشکاتەوە بیەوێ شەپڕێوی کا و ئاگری تێدا بکاتەوە ئەوە ئەوە لە کەس قبوڵ ناکرێ مەگە بەردە پشکۆلەیەکیان پێ بێ بەس بە چەپڵە ئەو وڵاتە ڕووخا بەس بە چەپڵە یاخوا ملت لێت نەیاتە جواب هەموو هێزی ئاسایش و پۆلیس و دنیا فەقیر ئەو هەموو عالمە پۆلیسە ئاسایش نانێ ئیسراحەت بکا لە حەفتەکە ئەویش هەمووی لە خرایە ئینزارەوە نانێش بچێتەوە ناو باوەشی ماڵ و مناڵەکەی و دوعایەکی خێر بکا با بە خۆماندا بچینەوە هەر لە تاکەوە هەر لە خێزانەوە هەر لە حکومەت و کاربەدەستەوە هاوار بکەین بۆ لای خوا خوا بناسین ئەو خوایە میزانەکانی بەدەستە، ئەو خوایە بەرز و نزمی بەدەستە، ئەو خوایە کورسی و پلە و پایە و لەشساغی و بوون و نەبوونی بەدەستە، کە خوامان ناسی خواش دەرگای زیاترمان لێ دەکاتەوە، بە ئومێدی بەختەوەری دونیا و قیامەت بۆ ئێمە، بۆ وڵاتەکەمان، بۆ وڵاتی کورد و کوردستان و لە موسیبەت و ناخۆشی وڵاتمان بەدوور بێ و ئەو کەسانەش کە زوڵمیان لە میللەتی موسڵمان و بە تایبەت میللەتی کورد کرد، یاڕەبی خوایە بە چاوی خۆمان ببینین کە دۆستانی ئیسرائیل و پیاوانی ئەمریکا چۆن ڕیسوا دەبن. خوا ڕەحممان پێ بکەی خوا هیدایەتی هەموو لایەکمان بدەی خوا بە گەورەی خۆت ئەم دینەی خۆت باشتر بناسین لە قورئانەکەت شارەزاترمان کەی ئەو کەسانەی کە لە حکومەتە لە وڵاتە لە هەر پۆست و پلای پایەکە خەڵکی دڵسۆزی زۆرە دڵسۆزن ئەمینن دڵپاکن خزمەتگوزارن یا ڕەبی خوا مۆفەقیان کەی لە شوێنی خوا بیان هێڵیتەوە خۆشەویستریان کەی لە ناو دڵی میلەتە حکمی وڵات بەدەستی ئەوان بێ ئەو کەسانەش کە ناپاکن کە خائینن کە هەر چاویان خۆیان دەبینێ کە مناڵیان پێش خۆیان ڕەوانەی وڵاتان کردووە خوایە چاویان بە ماڵ و مناڵی خۆیان نەکەوێتەوە کە کورسی حکم لە ژێریاندا بێتە دەرەوە ئەو کەسانی زوڵمیان لەم میلەتە مەغدورە کرد خوایە بە چاوی خۆمان بینین کە چۆن ڕیسوایان دەکەی یا ئەرحەم الراحمین ئەوانەی نەخۆشن لەم ڕۆژە مبارەکەدا شیفایان بۆ بنێری یا ئەرحەم الراحمین گەلێ خەڵک داوای دوعای خێر لە ئەهلی ئەم مزگەوتە و موسڵمانان دەکا یاڕەبی خوا دوعای ئیماندارێکی بە حەقیان بۆ گیراکەی و شیفای نەخۆشەکانیان بۆ بنێری ئەوەی قەرزارە دەرگا ڕزق و ڕۆزی لێ بکەیەوە هەرچی خێرە و ئێمە نازانین خوا تۆ بۆمان بێنێ ڕێگا هەرچی شەڕێکە و لێی بێ ئاگاین خوا تۆ بە گەورەی خۆت ئێمە موسڵمانان لادەی برحمتك يا أرحم الراحمين آمين والحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله الذي جعل الموت الزلفة ورفع عنا الكلفة وأمرنا بالمودة والألفة وحذرنا من الغفلة وأشهد أن لا إله إلا الله وحده